لەسەر کەوتبوو قەرزی لەسەر بوو هی کابرایەکی یەهودی بوو هەرچی تکام لێ کرد سەبرم لێ بگرێ شتێکی وامان بەدەستەوە نەبوو بیدەمەوە پێ یەکسەر سەبری نەگرت چوم داوام لە پێغمەری خواکر علی سەڵات و سەلام ببێ بە واستەی بینمان بەڵکو واستەیەک بکاو یەهودیەکە واستەی پێغمەری خوا قبول کە علی سەڵات و سەلام ئەڵێ واستایی پێغمەری خۆی قبول نەکرد فەرمی ڕسوولی خوا سەڵات و سەلامی خخوای لەسەر بێ وتی با بڕۆین بەناو باخەکەتان بردمی بۆ ناو باخەکەی خۆمان باخی خورمایان بوو بەناو باخەکەی تێپەڕی و پاشان وتی بڕۆ لە خورماکە بۆی کەرۆ بزان چەندێک قەرزارە چکە وعد و بەڵێنێک هەیە لە بەیتانە بۆی بدەرەوە تەماشاکەن ڕسوولی خوا لەبەر خاتر ئەوەی کە مەسلەی وعد و بەڵێن هەیە لە بینە وتی لە خورماکە بکەرەوە ئەڵێ دەستم کرد لە کردنەوەی خورماکە ئەڵێ بەشیشی نەیەکە خورماکە ئەوە نەبوو کە بەشی ئەو سی و ئەوەندە ویسقە بکا کە قەرز بوو بە لای باوکمەوە ئەڵێ ڕسولی خوا علی سەڵات وسلام سوورەکی خوارد وتی لی کەرەوە کردمەوە واللهی لە قەرزی کابرا یهودی و نامچەنێکی زیاتریش بوو ئەڵێت بۆ پێغەمەری خوا گێڕامەوە چون بەلای تەماشەکەم لە نوێژی عسرە چاوەڕم کرد تا نوێژی عسری تەواو کرد پاشان باسەکەم بۆ گێڕایەوە فەرمی بڕەوە بۆ کوڕەکەی خەتابی بگێڕەوە